نەوە خۆت دایە دەست خودا و چاوەڕێی کاریلەکەت کرد لە خواکەت دەپاڕایەوە کە تووشی گەلە گورگ و دڕندان نەیەت و بتوانێت پەیامی ملی بە ئادەمیەک بگەێنێ دەستت بە دوعا و نزا و پاڕانەوە کرد وەکو دوعای پیاوچکان و دوعای ئەو ژنەی کە لە کاتی خۆیدا ئەشکەوتی کرد بە ئەشکەوتە مراز و بۆ خواکەی خۆی نوێژی دەکرد و دەپاڕایەوە ئاتل کورسێکت دەخوێند و بەرەو کاریلەکە ڕەوانت دەکرد بەڵکو خوا چەپارەی بدا و بگات خدە شوان دەدووت ئاگری پێ ڕەوانە کراوە بە خۆی و گۆپاڵەکەی دەستی بە هەنگاوی گورج و خێرا ڕێ بە دوای خۆیدا بەجێ دەهێشت لە نەوراییەکەوە ڕووە و هەوراز و پێی پێوە نابوو هەرچی زووە دەیویست بگات حەزی دەکرد ئاردەکە بێتەوە یەک یان لە بن پێیەکانی بخلیس شێ و بەرەو دواوە بچێ یان تەڕاتەکە وەکو ئەو چیتانەی دەچوە ئاو و کوردەبەوە ئاردەکە کورت کاتەوە و بێتەوە یەک. درێغی بە هەنگاوەکانی نەدەکرد، بەشی سێ هەنگاو عارد بە دووان دەبڕی. سەرکەوتە سەرێ و گوندەکەی بە دوای خۆیدا لە نەوراییەکە کە لێواولێو خەم بوو، هێشتەوە. یەکسەر دووربینی چاوەکانی گرتە ئەشکەوتێ. دڵی داخورپا. باوڕی بە چاوی نەکرد. چاوەکانی هەڵپشارد لەبەر خۆیەوە گوتی، تۆ بڵێی هەڵەم کردبێ؟ لە پشتەوە ڕاهاتبم ئەی ئەی ئەوە گوندەکەمان نییە لە پشتمەوەیە خەریک بوو لێ تێکچێ وەێ چونکە بست بستی ئاقار و دەشت و کەند و لەند و زورگەکانی شارەزا بوو هەر هەموو جێ لە وەڕگەی مێگەلی بوو زوو هاتەوە ئەم جارەیان ورتر تێی ڕامە دانیشت هەمووی وەکو بەفرەکەی دەوروبەری بۆ ڕوون و ئاشکرا بوو بەفرەکە هەرسی هێنا بوو وەکو بە دەستی ئەنقەست هەڵیگریت و شاخە بەفرێک لە بەردەم دەرچی ئەشکەوتەکە دانرابوو هێور بۆ و لە فکران ڕۆچوو بیری لە تەکبیران دەکردەوە هەنگاوەکانی وەکو خۆی لێکردەوە ڕێو ڕێچکەکان لە کندارەکە تێشان دەکردەوە کە لەگەڵ تاخمێکی گوندی لەوێ یەکدیگر بوون هێشتا هەندێکیان سەرسامی و پەشۆکاویەکەیان نەڕەوی بووە کە بەدەست و دەم کەوتبوونە قسان و یەکتریان حاڵی دەکرد خدە شوان وەکو سەرکردە پێشیان کەوت و ئەوانیش لە دوایی و لە تەنیشتیەوە هەنگاویان ڕوە و نادیار و بزر دەهاوێشت دەیانزانی بە دوای چی داوێڵن وەلێ نەشیان دەزانی مەتەڵەکەیان لە کوێ بۆ ئاشکرا دەبێت دەگەڕان وەلێ نەشیان دەزانی کوڕەلاو لە چ بازاڕەکی سەوادان دەکا بە چ شاخ و دارێکی سیامەندەوە گیر بووە، لە کام گۆڕەپان و دۆڵان ڕاوێ دەکا، چ نێچیرێ فریوی داوە و بە کوێی گەیاندووە، فەقێی ئەوان لە ناو چ کتێب و دەرسان مەعتەل ماوە. لەوەتەی پێکەوەن، وا دەبێ ماوەی چەند هەنگاوێک بە قسە و چەند هەنگاوێکیش بە کشوماتی دەبڕن. پێڵاوەکانیان پتر زرچەی بە قوڕ و بەفرەکە هێخستبوو، خێرا خێرا هەنگاویان دەهاوێشت. گەر هاوین بوایە نەرمە تۆزێکیان بە دوای خۆیانەوە هەڵدەستان وەلێ ئێستا پڕوشکە قوڕ لە بن پێڵاوەکانیان دەردەپەڕی دەلینگی شەرواڵەکانیان قوڕ سواقی دابوو لەوە دەترسان هەنگاوەکانیان لە هەنگاوی ڕۆژانی ڕابردوو بکە ئەو هەنگاوانەی کە هەر هەمووی بێ ئومێدی و بێ ئەنجامی لێ دروێنە کرا ئێواران لە دیوەخان و مەجلیسان و نوێشکەرانی مزگەوتێ و ناو فەقێیان و ماڵ بە ماڵی گوندی و گوندەکانی دەوروبەر هەگبەی هەناسە ساردیان لەسەر خوان هەڵدەڕێژان و مایەی دڵتەنگی و نیگەرانیان بوو ڕۆژێکی کەشیان لە ڕۆژەکانی بزربوونی فەقێگەش کەڵەکە کرد بێ سەر و شوێن بوونی کوڕەلاوی گوندی زەوق و شەوقی لە خەڵکی گوندی داماڵی و کراسی ئاڵوواڵا داکەنرا و هەڵسوکەوتی هەموویان تارماییەک دایپۆشیبوو، کراسی ڕەش و بۆر و چڵکن لەبەر کرا. هەر یەکێکت دەگرت وای دەزانی کۆستەکە لەو کەوتییە. نەغمە و ئاواز لە گەرووی هیچ لاوک و حەیرانبێژانی گوندی وەکوو جاران چریکەی لێوە نەدەهات، نە شمشاڵی شوانان جۆش و خرۆشی تێدا مابوو، پێکەنین کەم بۆوە، خەم لە ماڵان، خەم لە بانان، خەم لە مانگ و ئەستێران، لە بانگی مزگەوتان، خەم لە قەتار و ئەڵاوەیسیان، خەم لە چاوان، خەم لە دڵان، خەم لە کۆڵانان، خەم لە حوجرەی فەقێیان، خەم لە دڵی کیژۆڵان و دڵی نازداران، خەم لە باعەباع و قاڕەقاڕی مەڕ و بزنان، خەم لە چریکەی کێشکان، خەم لە دەنگی بولبولان، هەریەکەو بەلایەکدا دەیڕوانی، دەدوست سەرە سوڕەیان گرتوە و سەر و ملیان ڕاست و چەپەی دەکرد. ئەها یەک. لە دەمی خدەی شوان دەرپەڕی. ئەرێ وەڵا منیش دیم، چ بوو؟ نازانم. ڕێوی بوو یا تورک. پێیان هەڵگرت، بەرزاییەک زوو بەرچاوی گرتن و لە پێشیان بووە کۆسپێک، مەراقی چاوپێکەوتنیان ڕسکا، دەستیان بە گورگە لۆقە کرد، دەنگی قاڕینێ خۆی لە پەردەی گوێیاندا. ئاوڕیان لە یەکتری دایەوە بێ ئەوەی ورتەیەک لە دەمیان دەرچێ بە چاو سەیرکردنەکە یەکتریان حاڵی کرد و هێمای سەرسوڕمانێکیش بوو لەناو ئەو بەفر و قوڕ و لیترا و چۆڵەوانیە چاوی کاڵیان بە دیتنی کاریلەکە ڕەش بووە ئەوان غار کاریلەکەش ڕوە و ئەوان غار دەدا بێ ئەوەی بزانن لەو غارەدا چیان دەست دەکەوێت هەردوولا ڕوە و یەکتر غار دەدەن دەدوت هەر یەکە و لە لای خۆیەوە لە ترسی شتێک غار دەدا یا غاردانەکە لە غاردانی ئەوان کەسانی دەکرد کە ساڵەها بێ چەرخی زەمانەت دەستی لێکردن و بەین کردنیانی خزبێتە نێوانیان، غارەکەیان بەرەو ڕووی یەکتر تامەزرۆی بەیەک گەیشتن و ئامێز لێکنان و تاسوقی پێوە دیار بوو کاری لەکە سەری نەوی دەبوو پاشووی بەرز دەبۆوە ئەوانیش دەدوت قاشوانێ دەکەن هەر یەکەو کێبڕکێی گۆیەکە ببا و هۆری خۆی بکا و بیباتەوە. خدر شوان لە دوو ڕا چونکە پیشەی خۆی بوو وەکو باوەش بۆ منداڵێک بکاتەوە باوەشی بۆ گرتەوە یەک دوو هەنگاو مابۆوە چۆکێکی خێوان دەئاردی و قاچەکەی تری کردە ئەستوندە و کاریلەکەی خۆی بە باوەشێ دادا کوڕینە کاری بزنە شامیەکەیە بۆنی ئادەمیشی پێوەیە چزانی ئەوەندە لە باوەش گیراوە بۆنی خۆی کەم بۆتەوە دیارە فێرە باوەشیشە ئەها و تەزبێحیشی لە ملدایە دەی خودایە گرێ کوێرەیەکمان بۆ بکاتەوە خدە بە زانایی تەزبێحەکەی لەسەر ئاودیو کرد قەزمە نوشتێکە کە وەکو دوعاەکی پیرۆز پێچرابوو لە شەمێ گیرابوو کە شەمێ مشتەکەیان کردەوە پارچە شقارتەی نووسرا و دەرکەوت چاوەکان دەدوت چاوی حاجیانە و لە بەردەم بەردە ڕەشی کابە وەستاون و تەمەشای دەکەن ئەم دیو ئەو دیوێکی پێکرد هیچ سەرە دەرێکی لێ دەرنەکرد دایە هاوەڵێکیان لە پێشدا سەراو قوونی گرت بوو ڕاستی کردەوە خوێندیەوە فەقێ گەش ئەشکەوتی مرازان خوێن پەڕیە سەر ڕوومەتەکانیان لە خۆشیان دڵیان خێرا خێرا کەوتە ترپەترب سەیری یەکتریان کرد شاگەشکە بوون لە حەوڵەوە یەکیان ورتەی لەدەم نەهاتە دەرێ لە خۆشیان نوتقیان بەسترا بوو ئەو سەرسامیە گرتبیانی وردە وردە چۆوە گرژینەوە خدەشوان بەسەر سوڕمانێکەوە وتی چۆن ئەیگوایە بەفر دەرچی نەگرت بوو لەوێش زاوە نەموت کاری بزنە شامیەکەیە لە حیبەتان هیچ کام لەسرە قسەکانی بۆ تەواو نەدەکرا و وەکو سەرسامی و شڵەژاویەکە بۆی هاات بێتەوە قسەکانی بە هەناسەی کورتکرد دەکردەوە علیشون هەڵگر بوون و شوێن سمەکانی کاریلەکە کەوتن کاریلەکە کلیلێکی تەلیسماوی بوو ئەو قفلەشی دەکردەوە کە مۆرە مۆرەی لێدرا بوو تەلیسمێک بوو هەموو سحرێکی بەتاڵ دەکردەوە دوعای حەزرەتی موسا بوو سحری ساحیرەکانی فیرعونی بەتاڵ و پوست دەکردەوە مۆری سمەکانی بەرەو نهێنیەکی شاراوەی دەبردن کە دەمێکە جیرۆدەی بوون و خەو و خۆراکیانی پێ پاشەکەوت کردبوون لەکن ئەو ڕێیەی کە بۆ دەرکی ئەشکەوتەکە شۆڕدەبۆوە وەستان لێیان یەقین بوو کە بەفری دەرکی ئەشکەوتەکە شەقڵی نەشکابوو کارەکەی لە باوەشی هێنا خوارێ و لە ئاردەکەی دانا بەو هەستەی کە خوددا پێیدا بوو ڕێگاکەی گرتەوە بەر دەویست ئەو ئەرکەی پێی سپێردرا بوو جێبەجێ بکە وەکو بۆنەکەی دایکی ڕای کێشاوێ بە قاڕەقار کەوتەغار ئەوانیش بەدوایەوە بوون و بە دیار کونەکەوە ڕاوەستا کارەکە وەکو بانگی دایکی بکات قاڕی بزنەکە لە خوارێ ڕا بۆی وەرگرتەوە خدە شوان سەری بردە ناو کونەکە و فەقێگەشی دەنگدا بە گوێی و هەموو هەستیارەکانی تریشیانەوە هەستیان ڕاگررت بوو لە بنی ئەشکەوتەوە ئەشکەوتی مرازەوە وەڵامیان بۆ هاتەوە لێرەم لێرەم کوڕینە لێرەم ئۆ بزنێکیشی لێە هەمان سەیری یەکتریان کرد لە خۆشیان چاویان فرمێسکی تێزە ئەو فرمێسکانەی کە هاتنە خوارێ نیشانەی سەرکەوتنیان پێ بوو هەر ئێستا هەر ئێستا مشورت دەخۆین فەقێ گیان یەکیان وەک ئەو باشوکەیەی گۆشت بۆ بێچوەکانی دەباتەوە بەو هەواڵەوە بەرەو گوندی گەڕایەوە قڕ و بەفر لەبەر حجەتی غاردانەکەی وەک ئەو پڕوشکە ئاگرە بوو کە لە بن چەکۆشی ئاسنگەر دەی پڕوشکاند و دەردەپەڕی ئەوها لە ژێر پێڵاوەکەیدا دەردەچوو. تاوی غاری بە شێوەیەک بوو کە جیاوازی بە هەوراز و نشێو نەدەکرد. هەواڵێکی ئەوتۆی هەڵگرت بوو. بە ماندووبوون نەدەحەسیا. دەیویست هەرچی زووە هەواڵەکە بگەیەنێ و مزجێنی خۆی وەربگرێ. بۆ وەی مەرامەکەی زوو زوو جێبەجێ بکا، پێڵاوەکەی هەر لەگەڵ بای غارێ فڕێدان. وەک ئەسپی سەگڵاوی عاردی بە دوای خۆیدا جێدەهێشت. جەمەدانیەکەی لەسەری کردەوە و کەوتە هەڵشەقاندنی و هاواریشی دەکرد هۆ گوندینە هۆ فەقێ گەشمان دۆزیەوە فەقێ گەشمان دۆزیەوە هۆ گوندینە هەر لەگەڵ تاوی غاریدا هاواری دەکرد و جەمەدانیەکەشی هەر هەڵدەشەقان دەنگ و هاوارەکەی لە پێش خۆی گەیشتەوە گوندی ئەوەی کە گوێشی گران بوو هەرزوو بەزوو تێگەیاند تاکو ئەو گەیشتە ڕۆخ گوندی خەڵکەکە بەڕێکەوتبوون گوندەکە زەوق و ڕەونەقی جارانی تێگەڕایەوە، هەور ڕووە و شارەزوور چوو، خۆر تیشکی خۆی لە عار دەچەقاند و بەفری دەتواندەوە. ئەو سەرچاوە کانیانەی وشکیان کردبوو تەقینەوە، جلی ڕەش و بۆر و چڵکن داماڵران. بەرگی ئاڵ و واڵە جێیان گرتنەوە و خەناوکەی مێخەک و سمڵ و موور و مەرجان چوونەوە مل گەردەن زەردان. پێکەنین گەڕایەوە سەرلێوان، ڕەنگ و ڕوو و سووراتی تێزایەوە، حیلەی ئەسپە سەگلاوی بیسترایەوە و، سمکۆڵی دەکرد و کلکی بەم لاو بەو لای خۆیدا با دەدا. تاژی مل بە قەرێت لەگەڵ خەڵکەکە ڕێی گرتە بەر. چێشکە لەسەر سواندووکان کەوتنە زیقازیق، کۆترەکان دەستیان بە بوغەبوغ کردەوە. مامزی نێو مێگەلان بەڕەڵای ئاقاری کرانەوە. باعەباعی مەڕ و قاڕەقاڕی بزن و کاریلان سووکتر و خۆشتر دەهاتە گوێیان. بولبول لە سەرداران دەیانخوێند و نەغمەی جاران، ئاو لە چەم و ڕووباران، شوڕە و خوڕەی خۆشیان بوو. گەرووی حەیرانبێژ و لاوکبێژان ساف و بێگەرد بۆوە، نەغمە و سۆز بوو، گەرووی شمشاڵان گەڕایەوە. شادی لە ئاسمانان بەسەر عارد و باناندا دەباری. لە کۆڵانان، لە نێو کۆڕ و دانیشتنان بەزم و ڕزم پەیدا بۆوە. مریشک دەستی بە دووقە دووق کردەوە. ئەرێ بابە لە حوجرەی فەقێیان دەکەوتەوە بەر گوێیان. ڕێی زەماوەندان کرایەوە، دەنگی دەهۆڵ و فیقەی زوڕنا سەری هەڵدایەوە، شمشاڵ و پیک و دووزەلە دروست کرایەوە، فسفسانەی باڵندان کەوتەوە پێش چاوان، توڕەکان ئاشتیان بۆوە و بەلار بەلار و بەلۆرەی بادینێ لە گەرووی کیژۆڵان دەهاتە دەرێ. گەمەی شوان لە ناو جێ و بالینگان یاری و سوعبەت لە دیوەخان هاتنەوە مەیدان، گەمەی منداڵان لە کۆڵانان ستایشی خودا لە سەکۆی مزگەوتان بەرز دەبۆوە، تەم و خەم لە گوندی و دەڤەرەکەدا ڕەویەوە ئەستێران ڕەونەقیان پەیدابۆوە خەم لە دڵان باری کرد و ڕەویەوە هەوەس گەڕایەوە دەماران شڵپ و هۆڕی مەلەوانی و خۆ بسمیلکردن لە کانی گەورەی پیاوان و کانی زێە هەڵسایەوە. خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی ڕۆمانی بەفر یان ئەشکەوتی مراز هیوادارین کاتێکی خۆشتان لەگەڵدا بەسەر بردبێت